بیسەرانی خۆشەویست ئازیزانی ڕادیۆی خاکەم کاتە و هەموو کاتێکتان شاد و کامەران گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرموون لەگەڵ ئاڵلقەی سیهەمین لە کتێبی هەنرێکی سنگەر. ئەفریکا بەرەو کوێ؟ ئەفریکا ویژدانی ئەمریکا ماندووەکە چونکە بەشێکی زۆری هاوڵاتیانی ئەمریکا بە ڕەرچەڵک لەوێوە هاتوون. باپیرانیان لە هەلومەرجێکدا هێنراون بۆ وڵاتە یەکگرتوەکان کە وەک پەڵەیەکی ڕەش بە مێژووی وڵاتەوە ئەمێنێ بەوەی پێش قۆناغی کۆیلایەتی و پاشتریش ناچار کراون لە بارێکدا ژیان بگوزەرێنن کە هیچ ئەمریکاییەک شانازی پێوە ناکا. بەڵام وڵاتەیە گرتوەکان ئەو سوکایەتیانە ئاڵۆسترەکە ئەگەر سیاسەتی ئافریکایی خۆی وەک ئامرازێکی سڕینەوەی شوێنەوارەکانی ڕابردوو بناسێنێ. لەبەرئەوەی گرفتەکانی ئەم چەرخەی کیشوەرەکە تەحەدایەکن بۆ جیهانێک بیەوێ سیستەمێکی جیهانی نوێ دابمەزرێنێ. لە ئەفریکادا هەژاریی بەربڵاوە، ئەم کیشوەرە نزمترین ئاستی گەشەی ئابووری تێدایە لە چاو هەموو کیشوەرەکاندا. هەروەک زۆریش لە قافڵەی نوێگەرایی دواکەوتووە. جەنگە ناوخۆییەکانیش کە کۆمەڵکوژی ڕووخساریانە ناوچە فراوانەکانیان پارچە پارچە کردووە. گەندەڵیش پیایدا بڵاو بۆتەوە. لە فەوزایەکی وەهادا هەندێک وڵاتی ئەفریکا بوونەتە حەشارگەی گرووپە تێرۆریستیەکان و پارە شۆردنەوە و باندەکانی تاوان. درمەکانیش ڕێژەیەک لە دانیشتوانی ئەفریکا لەناوەبەن، کە بەرزترین ڕێژەیە لە جیهاندا ئەوەتا لە سەدا هەفتای باڵقان و لە سەتا هەشتای مناڵانی توشببووی ئەیدز لە هەموو جیهاندا لە ئەفریقادان قسەکردنیش مەحاڵە لەبارەی جیهانێکەوە تایدا پشت بە یەکتری ببەسترێ و پایەکانی ئاشتی و دادپەروەری بن ئەگەر ئاوڕ لە کێشەکانی کیشوەری ئەفریقا نەدرێتەوە. لە هەمان کاتدا وڵاتە یەکگرتووەکان بەرژەوەندی کلاسیکی لەم کیشوەرەدا هەیە. لەگەڵ تەواوبوونی شەڕی سارددا، وڵاتێکی دەرەکی دوژمنکار لەو پێگەیەدا نەمایەوە کە بتوانێ ئەفریکا کۆنترۆڵ بکا. هەروەک وڵاتێکی ئەفریکایی نییە بایی ئەوەندە هێزی سەربازی و ئابووری هەبێ ئەوەی بۆ بکرێ. ئەو بیانووە پێوانییەیەی شەڕی سارد کە ئەڵێ نابێ سامانەکانی ئەفریکا بکەونە چنگی دوژمنانەوە، لە ئایندەی نزیکدا ئیشی پێ ناکرێ. بە نەبوونی ستراتیژێکی دوژمنکارانەش کە هەڕەشە لە کیشوەرەکە بکا یان دەوڵەتێکی ئەفریکایی ڕکابەر کە بیەوێ باڵ بکێشێ، سیاسەتێکی ئەفریکایی نوێ هیچ بناخەیەکی لۆژیکی نییە. هەروەک پارەی هەڵسوڕاوی ئامریکایی لە ئەفریکادا لە چاو ئەوەی لە کیشوەرەکانی تردا هەیە زۆر کەمە و لە ڕووی بازرگانیشەوە پشتی ئەوەندە پێ نابەسترێ. بە نەبوونی بەرژەوەندی جیۆپۆڵەتیکی کلاسیکیش دەرفەتێکی باش دێتە پێشەوە لەم چەرخەماندا. ئەگەر دەستەواژەی کۆمەڵگای جیهانی هیچ واتایەکی هەبێ ئەوە ئەبێ لە ئەفریکادا بۆ ئەو مانایەی بگەڕین مێژووش ئەوە بەسەر ئەمریکادا سەپێنێ کە ڕۆڵی سەرەکی لە ڕێکخستنی ئەو هەوڵە تێکڕاییە و کۆمەککردنیدا بگەڕێ ئەبێ دەستەویەخەترین ئەرک سوکردنی ئەندێشەکانی ئەفریکا و زاڵبوون بێ بەسەر دەردە درمەکانیدا. لەسەر ئاستی دووریش کەمکردنەوەی ململانێ سیاسیەکان پێویستە، بە هەمان شێوەش پێویستە لە چاککردنی سیستەمە سیاسیەکەیدا هاوکاری بکرێ و لەسەر ئەم بناخەیە ئەفریکا بخرێتە ناو جیهانی بە جیهانی بوو ئەم کارانەش پێویستیان بە تێگەیشتنێکی فراوانتر هەیە لە بارودۆخی ئەفریکا. ژینگەی ئەفریکا. وەهام پێ باش بوو لە ڕێی بەراوردکردن لەگەڵ قۆناخەکانی مێژووی ئەوروپا نەخشەی پێشکەوتنی کیشوەرە جیاجیاکان بکێشم، بەڵام چوارچێوەیەک نییە بەسەر ئەفریکای باشووری بیاباندا بچەسپێ، چونکە کیشوەرێکی دانسقەیە، مێژوویەکی دەوڵەمەند و هەمەجۆر و تراژیدیانەی هەیە، بەڵام، وڵاتانی ئێستای ئەفریکا لە ڕاستیدا ناچنەوە سەر ئەو ڕەگانەی خۆیان. سنوورەکانی ئەو دەوڵەتانە و پێکهاتە نەتەوەییەکانیان بێجگەل لە دەوڵەتی ئەفریکای باشوور لە یەک شتدا هاوبەشن، تەقینەوەی ناوخۆیی بە ڕووی دەسەڵاتی کۆلۆنیالیزمدا، لە هیچ کیشوەرێکی تردا وەک ئەفریکا سنوورە نیشتیمانییەکان بەو شێوەیە ڕاستەوخۆ، کێشراوی هێزە کۆلۆنیالیستەکان و جیاکەرەوەی سنووری دەسەڵاتەکانی ئەوان نین. گومان لەوەدا نییە کە وڵاتانی پاش کۆلۆنیالیزم لە ئاسیادا لە سنووری ئیمپریالیستەکانیشەوە پێشکەوتنی بینیوە ئەوەتا هند وەک یەک قەوارە فەرمانڕەوایی نەکراوە لەم سنوورەی ئێستایدا. ئەزمموی مێژوویی یەکبوونی ئێندەنوزیاش بەشێکی زۆری ئەگەڕێتەوە بۆ کۆلۆنیالیزمی هۆڵندایی. بەڵام لە ئاسیادا کۆلۆنیالیزم بەلای یەکخستندا دایەتاشی. هیند و ئێندۆنیزیا و مالیزیا ئێستا مەزنترین لەوەی پێش کۆلێنەلیزم لەسەری بوون. بە پێچەوانەوە وڵاتانی ئەفریکا پاش قۆناغی کۆلۆنەلیزم ڕوویان کردە پەرتەوازە بوون. لە ئەفریکادا وەگاسیا سنوورەکان تەنها لەسەر هێڵەکانی جیاکردنەوەی بازنەی دەسەڵاتی وڵاتانی ئەوروپا دانەنراون، بەڵکو ڕەنگدانەوەی دابەشکارییە ئیدارییە لاوەکییەکانیش بووە لە ناو هەر ناوچەیەکی کۆڵۆنیالیشدا بە جیا. فرەنسا و بەریتانیا بە درێژایی کەنارەکانیان لە ئەفریکای ڕۆژهەڵات و ڕۆژاوادا کۆڵۆنیاڵ کردبوو. دواتر دەرکەوت کە سوود لەوەدایە ئەو کۆڵۆنیاڵانە دابەش بکرێن بەسەر چەند یەکەیەکی ئیداریدا کە هەریەکەیان دەروازەیەکی بۆ سەر دەریا هەبێ کە ئەوانە دواجار بوون بە دەوڵەتی سەربەخۆ لەولاترەوە بەڵژیکا ئەو وڵاتە بچووکە دەستی گرت بەسەر ناوچەیەکدا هێندەی کۆلۆنیاڵەکانی فرەنسا و بریتانیا بوو بەڵام پشتێنەی کەناری دەریای نەبوو لەبەرەوەش کە تەنها یەک دەواازەی زۆر کورتی هەبوو بۆ سەر دەریا بۆیە فەرمانڕەوایی ئەو ناوچە فراوانانەی وەک یەک ناوچە کرد کە دواتر بوو بە یەک دەوڵەتی گەورەی پێکات و لە تێکەڵەیەک لە دوازدە پێکهاتەی ڕوو لە تەقینەوە. لەوەش گرنگتر سنووری ئیداریی هەر کۆڵۆنیالێک بەبێ لەبەرچاوگرتنی ناسنامەی ئیتنیکی و هۆزگەراییە کێشرا، چونکە هێزە کۆڵۆنیالیستەکان وەهایان پێ باش بوو گرووپە ئیتنیکیەکان و هۆزەکان دابەش بکەن بۆ ئەوەی بەرەنگاربوونەوەی دەسەڵاتی ئیمپریالستی بە یەکگرتوویی کارێکی دژوار بێ. ئەگەر باشووری ئەفریکا وەلابنێین، ئەوە وڵاتانی ئەفریکای باشووری بیابان ڕووبەڕووی تەحەدا گەلێک ئەبنەوە کە لە هیچ جێگەیەکی تری جیهان وێنەی نییە. چونکە لە زۆربەی وڵاتانی جیهاندا کۆمەڵگا یان نەتەوە پێش دروستبوونی دەوڵەت هاتوونەتە ئاراوە. بەڵام لە زۆربەی وڵاتانی ئەفریکادا دەوڵەتەکان دامەزراون بەر لەوەی نەتەوە هەبووبن و ئەو دەوڵەتانە ناچار بوون هۆشمەندی نەتەوەیی بهێنە ناو ژمارەیەکی زۆر لە هۆز و گروپی ئیتنیکی و زۆر جاران ئاینی جیاجیاوە. بنەماکانی دیموکراسی ڕۆژاوایی بۆ ڕێکخستنی سیاسی ئەفریکایان بە لاوازترین شێوە بەڕێوەبردووە، چونکە دیموکراسی ڕۆژاوا پشت بە دەسەڵاتی زۆرینە ئەبەستێ، بەڵام ئەمە پێشوەخت ئەگەری ئەوەی هەیە هاوکێشەکە هەڵگەڕێتەوە، بە جۆرێک ئەوەی ئەمڕۆ کەمینەیە دواتر ببێ بە زۆرینە. بەڵام کاتێک بەشکردنەکان پشت بە هێڵی جیاکەرەوەی هۆز یان ئیتنیک یان ئایین ئەبەستن، ئەوە ئەم هاوکێشەیە ناچەسپێ، چونکە کاتێک پێگەیەکی هەمیشەیی ئەدرێ بە گرووپێک وەک کەمینە، ئەوە ئەو پێکهاتە سیاسییە دادپەروەریی تێدا نییە. ئەو حاڵەتە لەو کاتەشدا دەرەکەوێ کە کەمینە دەسەڵاتیان بەسەر زۆرینەدا ئەڕوا، وەک ئەوەی لە ڕواندا و زۆر وڵاتی تری ئافریکادا ئەبینرێ. نە سیستەمی پەرلەمانی ئەورووپایی و نە سیستەمی فیدڕاڵی ئامریکایی لە سایەی ئەو هەلومەرجەدا بە باشی کاریان پێ ناکرێ. ئەگەر سیستەمێکی فیدراڵی ئافریکایی پشت بە ناسنامەی هۆزگەرایی یان ئیتنیکی یان ئاینی ببەستێ هەردەم لە بەردەم مەترسی جیابوونەوە دابێ ئەگەر یەکێتیە فێدراڵیەکەش لەگەڵ پێکاتی ئاینی و ئیتنیکی و هۆزگەرایی وڵاتەکەدا بگونجێ ئەوە زۆر بە سادەیی ئەو ململانێیانەی لەسەر ئاستی تێکڕای وڵات ڕووەدەن لەسەر ئاستی یەکە یەکەی ناوچەکانیش دووبارە ئەبنەوە. لە هەلومەرجێکی وەهادا پرۆسەی سیاسی ئەبێتە هەوڵدان بۆ خۆسەپاندن نەک ئاڵوگۆڕکردنی دەسەڵات و ئەویش لە ڕێی کودەتای سەربازی و ململانێی ئێتنیکیەوە لە بری پرۆسە دەستوریەکان. هەروەک چۆن حکومەتی پەرلەمانیش چارەسەری کێشەکان ناکا چونکە کاتێک ئۆپۆزیسیۆن بە هەڕەشە دائەنرێ بۆ سەر یەکێتی نیشتیمان و لەگەڵ خیانەتدا هاوتا ئەکرێتەوە ئەوە بە جێگەیاندنی چەمکی ئۆپۆزیسیۆنی جۆ ڕایەڵ کە ناوەرۆکی دیموکراسی پارلەمانی نوێیە کارێکی سەخت دەبێ. لە بەرەم هۆیانە مەیلێکی زۆر هەیە لە وڵاتانی ئافریکادا بۆ هەڵگیرسانی شەڕی ناوخۆ. کاتێکیش ملکەچیەکان بۆ هۆز و بۆ ئیتنیک سنووری وڵات ڕەت دەدەن، وەک زۆر جار ڕووەدا، ئەوە شەڕە ناوخۆیەکان ئەبن بە جەنگی نێودەوڵەتی. بەم شێوازە ئەوەی لە زاییر وەک شەڕی ناوخۆ دەستی پێکرد، کە هێزەکانی ڕۆژاوا بە ناوی دیموکراسیەوە هانیاندا تا ڕادەیەکی زۆر بوو بەهۆی لە بەریەکەڵوەشانی دەسەڵاتی مەرکزی ئێستاش کە کۆنگۆیە وڵاتەکە بووە بە تەختی ڕکابەریەکانی وڵاتانی تری ئافریقا ئەنگۆلا و زیمبابوی ڕواندا و ئۆگەندا زیمبابۆی شەڕی دەستکەوت چنینەوەکە بەڵام کێشەکە بۆ ئەنگۆلا و رواندا تا ڕادەیەکی زۆریش بۆ ئۆگەندا لەسەر ئاسایشی ناوخۆیی خۆیانە چونکە گروپە ئیتنیکێ پەیوەندیدارەکان لە میانەی سنوورە نێو دەوڵەتیەکانیانەوە بەناو یەکداچوون. جەنگە ئیتنیکیەکان لە هەموو شوێنێکی جیهاندا بە دڕندەییەکی نائاسایی بەڕێوەچن لە ئەفریکادا بوونەتە هۆی جینۆساید. وەک ئەوەی لە ڕواندا و سیرەلیۆن و سودان هەیە. شەڕی ناوخۆی ئەنگۆلا سی و هەشت ساڵی خایاند. شەڕی ناوخۆی سودانیش نزیکەی هەمان شێوە بوو. کێشەی لایەنە پەیوەندیدارەکانیش ناکۆکی نییە لەبارەی بەرنامەکانی حکوومەتەوە، بەڵکوو پەیوەستە بە مەسەلەی مانەوەی هۆز یان ئایین. یان لانی کەم خۆپاراستن لە حاڵەتی جیاوازی هەمیشەیی و چەوسانەوەی دامەزراوەیی. ئەو دەستورانەی لە ڕووی پێناسەوە جەخت لەسەرەوە ئەکەنەوە یاسا بەسەر ڕێوشوێنەکانی حکومەتدا سەروەرە، هیچ مانایەکی ئەوتۆیان نامێنێ ئەگەر بێرۆکەی سەربەخۆیی دادگا لە بنەڕەتەوە بوونی نەبێ، بگرە کەسیش لێیان ناگا. هەر کاتی شەرعیەت خاوەنی چەمکێکی دامەزراوەی نەبێ، جەختکردنەوەی دەق لەسەر هێزی کەسێتی شێوەیەگە بێ لە شەرعیەت. هەر لەبەر ئەم هۆیەش ئەبینین چەند وڵاتێکی ئەفریکایی وەک کێنیا کە ڕۆژێک لە ڕۆژان لەبەر دامەزراوە پێشکەوتنخوازەکانیان ستایش کراون، پاشگەز بوونەتەوە و کڵێشەیەکی دڕندانەیان هەڵگرتۆتەوە لە دەسەڵاتی تاکڕەوەی هەڕەمەکی. ئەو دەوڵەتەی جیاوازە لەم بارەیەوە باشووری ئەفریکایە، هەرچەندە مێژووەکەی لە مێژووی زۆربەی وڵاتەکانی تر تراژیدیترە، ڕەنگە هەر لەبەر ئەو جیاوازییەش بێ کاتێک مستەوتەنە هۆڵەندییەکان لە سەدەی حەڤدەهەمدا گەیشتنە باشووری ئەفریکا، کاڵڤینستییەکی ئوسووڵی زۆر توندیان لەگەڵ خۆیان هێنا بۆ ئەوێ کە پشتی کردە هەموو بزاڤە ڕۆژنگەرییەکانی دواتر لە ئەورووپادا. بوێرەکان یان وەک واتر ناویان لە خۆیان نا، ئافریکانییەکان، برەویان دا بە ناسنامەیەکی تایبەت لە مێژووی کۆلۆنێڵیستی ئەورووپاییدا. ئەوە بوو ژیرگەرایی بزاڤی ڕۆنگەری و دەسەڵاتی دیموکراتیانەی شۆڕشی فەرەنسا کاری تێنەکردن. هەستی خۆ بە جیاواززانین ئەوەندە بەهێز بوو، کاتێک بریتانیا لە سەردەمی جەنگی ناپلیۆندا هەرێمی کاپی داگیر کرد، ئەفریکانیەکان گردبوونەوە و نزیکەی هەزار میلێک بەرەو باکوور پێشڕەویان کرد، بە تاکە تاکەش نا، بەڵکو وەک گەلێکی خاوەن دامەزراوەی حکوومی و کڵێسا و خوێندنگا. ئەفریکانیەکان لە نیشتیمانی نوێیاندا سەرەتا ڕووبەڕووی ژمارەی گەورە گەورەی ڕەشپێستەکان بوونەوە، ئەوسا لە ڕووی ڕەگەز و ئایینەوە بە خۆزلزانینەوە سەیریان ئەکردن. گۆشەگیری ئەفریکانیەکان زۆری نەخایەند چونکە دۆزینەوەی زێڕ تەمای ئینگلیزەکانی جوڵاند کە مل بنێن ڕووە وڵاتانی نوێ و ئەوەش بوو بەهۆی هەڵایسانی جەنگی بوێر کاتێک کەمینەیەکی کۆماری خوازەکان چوون بە گژ ئیمپراتۆریەتی بەریتانیادا لەو کاتەدا کە لە چڵە پۆپەی سەروەریدا بوو. ئەو جەنگەش بە چەقە بەستنێکی تەواو کۆتایی هات، لە کۆتاییدا جەنگی بۆێر جودایی ئەفریکانیەکانی نەهێشت، بەڵام نەیتوانی ناسنامەی جیاوازی ڕوحیان ببەزێنێ. کە هەر ئەوان مافی دەنگدانیان هەبوو بەلای ئەفریکانیەکاندا شکایەوە لەبەرئەوەش کە خۆ بە جیاواز زانین بە پێی چەمکی ئەمریکا هەر لە ئارادا بوو بوێرەکان کە بەسەر سیاستدا زاڵ بوون دەستیان کرد بە سیاسەتێکی ئاپارتایدی تۆڵەکارانە لە نێوان ڕەگەزەکاندا. کۆمەڵێک یاسای توندوتیژ داڕێژران کە هاوسەرگیریان لە نێوان هۆزەکاندا قەدەغە ئەکرد و ناوچەکانی نێشتەجێبوون و مافەکانی کارکردن و هاتوچۆی خەڵک ڕەنگە جیاوازەکانیان ڕێکخست. داڕشتنی سیستەمی ڕەگەزپەرستیی ئاپارتاید ڕەفتارێکی نەشاز بوو کە گەواهی گەمژەییەکی سیاسیانەی نائەخلاقی بوو، چونکە دانیشتوانە سپی پێستەکەی ناچار کرد فەرمانڕەوایی ژمارەیەکی زۆری ڕەگەزەکانی تر بکەن بە هێزیکی دڕندانەوە کە چۆن پرۆسەکانی پیشەسازی و نوێگەرایی بوو ئاوهاش دژی ئەو مامەڵە باشەش بوو کە خەڵک پێی ڕاهاتبوون. ئەم تەگەرانە لە کۆتایی سەدەکەدا بە شێوەیەکی سەرسوڕهێنەر و لە ڕێی دوو سەرکردەی جیاوازەوە، نێڵسن ماندێلا و ئێف دەبڵیو دی کلارک بەزێنران. سەرگوزەشتەی ماندێلا بەرجەستەبوونی بوێرییەکەیە کە بە قووڵی ڕۆح قایم کرابێ. ئەوەتا هەرزوو لە ساڵی 1964دا و لەو گوتارەیدا کە داکۆکی لە خۆی کرد لە بەرامبەر تۆمەتی خیانەتکردندا جەخت لەسەر دڵسۆزی خۆی ئەکاتەوە بۆ کۆمەڵگایەکی فرەڕەگەز. ئەوە ڕاست نییە کە بەخشینی مافی دەنگدان بە هەمووان ئەبێتە هۆی زاڵبوونی ڕەگەزێک. جیاکردنەوەی سیاسیانەی ڕاوەستاو لەسەر ڕەنگ کارێکی ساختەکارانەیە، کاتێکیش نامێنێ لەگەڵیدا زاڵبوونی گروپێکی سەر بە ڕەنگێک بەسەر گروپێکی تری سەر بە ڕەنگێکی تردا نامێنێ. کۆنگرەی نیشتیمانی ئەفریکا نیو سەدەی لە خەبات کردندا دژی ڕەگەزپەرستی بەسەر بردووە، کاتێکیش سەرکەوتن بەدەست دەهێنێ ئەو سیاسەتە ناگۆڕێ. ماندێلا بەڵێنەکەی بردە سەر، ئەوەتا سی ساڵ لە زیندانی شوێنەوارێکی ئاشکرای تاڵی چەشتنی بە دەروونیەوە بەجێ نەهێشتووە. بێگومان کەمترە لە تاڵییەکانی هەندێک لەو هاوڕێیانەی هەمان ماوەیان لە دوورخراوەییدا بەسەر برد. هەروەک چۆن کۆمۆنیزمی سۆڤێتیش نەما، سیاسەتی جیاکردنەوەی ڕەگەزپەرستانە ئاپارتاید بە خێراییەک کۆتایی هات، کەس تەنانەت بەر لە دە ساڵیش چاوەڕێی ناکرد. بە توندوتیژێکی زۆر کەمیشەوە، چونکە میتافیزیکیای فەلسەفی و دیدی عەمەلی شەراکەتێکیان خستە نێوان زیندانی شۆڕشگێڕ و ئەو کەسەوە کە زیندانی کردبوو. بە هاتنی ساڵی هەزار و نۆ سەد و نەوەد یش دیکلێرک کە وەک بەرگریکارێک لە سیاسەتی ئاپارتاید ژیانی خۆی دەست پێ کردبوو، وای لێ هات بتوانێ ئامانجێکی ئافریکانی ڕابگەیەنێ کە تا دوێنێکی نزیک نایاسایی بوو. ئامانجمان دامەزراندنی سیستەمێکی دەستووریی دادپەروەر و بە تەواوی نوێیە کە هەموو هاووڵاتییەک تێیدا ماف و مامەڵە و دەرفەتێکی هاوتای هەبێ لە هەموو بوارەکاندا، دامەزراوەیی و کۆمەڵایەتی و ئابووری. زاڵبوونی دەوڵەتی باشووری ئەفریکا بەسەر کێشەکانیدا خەسڵەتی دانسقەی هەبوو، چونکە شەرعییەتی سەرەڕای سیاسەتی ئەپارتاید ڕەگی قووڵی داکوتابوو. گروپە ڕەگەزە جیاجیاکانیش کەوتنە مامەڵەکردن لەگەڵ یەکتریدا. دەوڵەتی باشووری ئەفریکا سامانێکی زۆر و ژێرخانێکی بەهێز و بنکەیەکی پیشەسازی گرنگ و ئاستێکی بەرزی خوێندەواری هەیە کە لە دراوسێکانی بەرزترە و ئەو ئاستەش حکوومەتی ئێستا بەڵێنی داوە بە زوویی باشتری بکات هەروەک فرە ئیتنیکی گەرەنتیەکی بێگومانی فەراهەم کردووە دژی هەڵایسانی ململانی ناوخۆ ئەگەر دەمی سندوقی باندۆرانش واڵا بکرێ ئەوە پێشببینی دەرەنجامەکانی ناکرێ وەک لە زۆر وڵاتانی دراوسێی باشووری ئافریکادا ڕوویداوە. لەگەڵەوەشدا باشووری ئەفریقا هێشتا ڕووبەڕووی کێشەگەلێکی سەرەکی دەبێتەوە چونکە یاسا و ڕژێم لەبار نین بۆ ڕاکێشانی شەپۆلێکی نەگۆڕی پارە هەڵسوڕاوە دەرەکیەکان پەیوەندیش لە نێوان حکوومەت و کەمینەی زۆلۆ لاواز و ئامادەی تەقینەوەیە وێڕای چاکبوونی ئەو پەیوەندیە لە کاتی نووسینەوەی ئەم دێڕانەدا کەمینەی سپی پێستیش هەستەکە کە لە بەرامبەر ڕفتارە نایاساییەکاندا وەک پێویست پارێزراو نییە ئەیدزیش بە ئەندازەیەکی فراوان بەربڵاوە ڕێکخراوی تەندروستی جیهانیش وەهای مەزەندە کردووە کە بە هاتنی ساڵی 2010 ئەم درمە تێکڕای بەرهەمی ناوخۆیی بە ڕێژەی لە سەدا حەڤدە دائەبەزێنێ لە چاو ئەوەی ئەگەر ئەم درمە نەبوایە لە چ ئاستێکدا بوو.